خوایە ڕووم کردە لای تۆ وا لێت دەپاڕێمەوە با شەهید بم لە ڕێی تۆ لە ڕێی تۆ سەرنێمەوە با لە مەیدانی جیهاد دنیای فانی جێهێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە با لە مەیدانی جیهاد دنیای فانی جێهێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە شەهیدی ئاواتمە و بەردەوام دەیڵێمەوە دنیا قەت لە ڕێم ناکا و من نابێ بسڵێمەوە شەهیدی ئاواتمە و بەردەوام دەیڵێمەوە دنیا قەت لە ڕێم ناکا و من نابێ بسڵێمەوە حەز ناکەم بە خامۆشی لەسەر جێگاوە بمرم ئاواتم شەهیدی ئەولا بەهشت حاسێمەوە حەز ناکەم بە خامۆشی لەسەر جێگاوە بمرم ئاواتم شەهید نییە و لە بەهەشت بحاسێمەوە خوایە ڕووم کردە لای تۆ وا لێت دەپاڕێمەوە با شەهید بم لە ڕێی تۆ لە ڕێی تۆ سەر نێمەوە خوایە ڕووم کردە لای تۆ وا لێت دەپاڕێمەوە با شەهید بم لە ڕێی تۆ لە ڕێی تۆ سەر نێمەوە با لە مەیدانی جیهاد دنیای فانی جێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە با لە مەیدانی جیهاد دونیای فانی جێهێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە خوایە با لە کۆمەڵی شەهیدان کۆکرێمەوە لە کارنامەی دواییم شەهیدی بخوێنمەوە خوایە با لە کۆمەڵی شەهیدان کۆکرێمەوە لە کارنامەی دواییم شەهیدی بخوێنمەوە با بە دەستەی خوێناوی با تفەنگ لەسەر شانم ئاوا بچم بۆ بەهەشت لەوێ بحاسێمەوە با بە دەستەی خوێناوی با تفەنگ لەسەر شانم ئاوا بچم بۆ بەهەشت لەوێ بحاسێمەوە خوایە ڕوم کرد لای تۆ والێت دەپاڕێمەوە با شەهید بم لەڕێی تۆ لەڕێی تۆ سەر نێمەوە خوایە ڕووم کردە لای تۆ وانت دەپاڕێمەوە با شەهید بم لە ڕێی تۆ لە ڕێی تۆ سەر نێمەوە با لە مەیدانی جیهاد دنیای فانی جێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە با لە مەیدانی جیهاد دنیای فانی جێڵم تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە تا لە گوناهەکانم یەکجاری بسڕێمەوە